لە وتاری ئەمڕۆشماندا وباللە التوفیق باسی مافەکانی پێغەمبەری خوا دەکەین صلی الله علیه وسلم لەسەر شوێن کەوتوانی هەر کەو کەسەی کە ئیمان دێنێ بە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم کۆمەڵێ ماف بۆ ئەو پێغەمبەرە هەیە لەسەر شوێنکەوتوانی و کە دەبێ شوێنکەوتوانی ئەو ئەرکە جێبەجێکەن بەرامبەر بەو پێغەمبەری خۆیان یەکەم لەو مافانەی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ناسین و شارەزابوونی دەبێ بیناسین خانەوادە و بنەماڵەکەی خودی خۆی لە پێش پێغەمبەرایەتیە و لە دوای پێغەمبەرایەتیە سەلات و سەلامی خوای لەسەر بێت جوان بیناسین و شارەزای بین زۆر حەیفە و عەیبە تۆ بکەوێ شوێن شتێک بەڵام نەیناسی و شارەزای نەبی جا ئەم ڕابەرەی ئێمە ئەم تاجی سەرە ئەم ڕابەرە ئەم پێغەمبەرە هەتا زیاتر بیناسی زۆرتر خۆشت دەوێ هەتا زۆرتر خۆشت بوێ زیاتر ئیتاعی دەکەی ئای لەو بەرەکەتە ئای لەو نیعمەتە بەڕێزەکانم بۆیە دوژمنان لە کۆن و تازەدا دژایەتیان کردووە ئەوە تا کاتی خۆی خۆ قڕیشەکان چاچیان دەناسی و لە خۆیان بوو کە ئەوا دژایەتیان دەکرد ئیبن ئیسحاق بۆمان دەگێڕێتەوە ئەڵێ سەرانی قوڕەیش لە ماڵی وەلیدی کوڕی موغەیرە دادەنیشتن پیلانیان دادەنا بڵێن چی نەڵێن چی با بڵێن ئەم پیاوە شاعیرە ئەخر وەڵی معقول نیە بڵێن شاعیرە نەخوێندەوار بۆ تا ئێستا و دەباشە با بڵێن شێتە ئەخر وەڵی ئەم قسانە لە پیاوی شێت ناوەشێتەوە و دەباشە با بڵێن جادووی لێکراوە و دەیان پیلانیان بۆ دەگێڕا میسورەی کوری مەخرەمە کە خوارزا و خوشکەزای ئەبوو جەهل بوو وتی با ئەبوو جەهلی وت خاڵە ئەرێ ئێوە ئەوەندە دژایەتی ئەو محەممەدە دەکەن ئێوە لە تا لە سەردەمی گەنجێتیدا کاتی خۆی هیچ درۆتان لێ بینیوە وتی ناوەڵی کوڕم لە سەردەمی گەنجێتیدا بە محەممەد ئەمین و صادق ئەمین ناسراو بوو ئەی وتی خاڵە کەسێک بە گەنجی درۆنەکە بە پیری چ مەزبورە درۆیە بکە وتی وەڵڵاهی ڕاست دەکەی کەسی خاڵی بەڵام ئێمە بنەماڵەی ئێمە بنەماڵەی بەنی عەبدوشەمس و لەگەڵ لەگەڵ بنەماڵەی بەنی هاشم بەردەوام کێشەمان هەبووە ململانێمان هەبووە سیراعمان هەبووە هەر لە ئاودانی و خزمەتکردنی حاجیانی ماڵی خوا ململانێمان هەبووە تا گەیشت ئەو حەدەی ئەوان وتیان ها پێغەمبەرێکمان تیا هەڵکەوت ئەی ئێمە پێغەمبەر لەکوێ بێنین ناچار بنا دژایەتیمان کرد و ململانێمان کرد یعنی ئەوان زۆر حەقیقەتیان دەزانی ئایا ئەوان پێغەمبەرەکە ناناسن؟ با، چاکی دەناسن، چەند ڕەوشت بەرزە، چەند ڕاستگۆیە، چەند دەست پاکە، ئەو پێغەمبەرە نەخوێندەوارە، ئەو قورئانە موعجیزەی بۆ هاتووە، بەرێ وەڵڵا چاکی دەناسن. یان دەڵێن شێتە، نا شێت نییە، بەل جاءهم بالحق، بە حەق خوای گەورە ناردویەتی، وەئەکثرهم للحق کارهون، ئێستاش لەگەڵ دابێ، خەڵکانێکی زۆر ڕقیان لە حەقە و و حەق مل نادەن بە حەق و دژایەتی حەق دەکەن بۆیە بەردەوام مێژوو خۆی دووبارە دەکاتەوە و ئێستاش خەڵکانێک دەبینی خەڵکانێک دەبینی کەوا ئەوانەی کە شوێن کەوتەی ئەو پێغەمبەرن صلی الله علیه وسلم بوختانیان بۆ دروست دەکەن تۆمەتیان بۆ دروست دەکەن سیناریۆیان بۆ دروست دەکەن بە ناوی تیرۆریست و کۆنەپەرست و توندڕەو و یان دەڵێن ئەو محەممەدی عەرەبە و کەلتوری عەرەبی بۆ هێناوین و دینی عەرەبە و ئەوە بۆ وا دەڵێن چونکە نەیان ناسیوە با بێن بیناسن تۆ ڕۆمانێ دەخوێنیەوە کە خەیاڵ دایناوە زیاتر دوو بەشی زیاتر درۆیە یان جەریدەیەکی حیزبی کە لە بەشی زۆری درۆ دەلەسێ و مێشێ دەکا بە گامێش دەوەرە کا کە تۆ ژیانی پێغەمبەر بخوێنەوە صلی الله علیه وسلم کە ختمی قورئان دەکەی وەرە معناکەشی تێ بگە ئەو پێغەمبەرە بناسە بۆچی لە خۆتەوە تفەنگ بە تاریکیەوە دەنێی بۆیە بەڕاستی تەنانەت ئەو کەسەی کە کاریکاتێرەکەشی دروست کرد لە دانی مارە کاتی خۆی لە دژی پێغەمبەر صلی الله علیه و سوکاتی پێکرد ئەو کەسە دوایی پەشیمان بووە دەڵێ زۆر کۆمنتم بۆ هاتن زۆر کۆمنتم بۆ هاتن لە فەیسبوکەوە بەڵام یەکێک لە کۆمنتەکان زۆر معجب بووم پێی کە نووسی بووی کە نووسی بووی بەڕاستی ئەوەی تۆ کردت خەتای ئێمەشی تێدا بوو چونکە ئێمە ئەو محەممەدەمان وەکو پێویست بە تۆ نەناسان ئەگەر بتناسیبایە ئەوەت نەدەکرد بۆیە بەڕاستی دوژمنان شایەتیان بۆ داوە کەوا ئەو پێغەمبەرە گەورەیە ئەوە تا کەسێکی وەکو بەرنارد شۆ کە مەسیحیە و خەڵاتی نۆبڵیشی وەرگرتووە ئەڵێ ئەگەر ئەو محەممەدە بمایە ئەم هەموو قەیرانی ئەم ڕۆژگارە گرفت و کێشە و ڕۆژگارە لار و خوارە ناهەموارە لە ماوەی یەک قاوە خواردنەوەدا هەموو قەیرانەکانی ئەم سەردەمەی چارەسەر دەکرد الفضل ما شهدت به الاعداء گەورەی ئەوەیە دوژمنان شایەتی بۆ بدەن و هەروەها یەکێکی وەکو مایکل هارد کەوا چوار دکتۆرای هەیە دکتۆرای هێن کە گەورزاناکی زۆر گەورەی سەدەی بیستەم بوو دکتۆرای هێناوە لە بیرکاریە لە گەردون ناسیە لە فەلەک ناسیە ئەو کەسە کتێبێکی داناوە ناوی سەد زانای نووسیوە و ناوی محەممەدی لە یەکەم کەسا نووسیوە بۆیە زۆر لە خەڵکانێک کە دژاتی دەکەن نیان ناسیوە و خەڵکانیشی لە لای خۆمان جاری وا لەسەر شاشەکان قوت دەبنەوە کە ئاەتەکانیش نازانن بخوێنەوە لە خۆیانەوە سوکایەتی دەکەن و دەڵێن ئەمە کەلتورێکە و ئەمە بەسەرماندا سەپاوە و کەلتوری عەرەبە و لەو لاشیوانەوە بۆ خۆیان ئەگەر فایلەکانیان هەڵدەیەوە خوا دەزانێ سەر بە دەیان شوێن و مخابراتی دەیان شوێنن بۆیە بەڕاستی ئیماندارانی بەڕێز و خۆشەویست یەکەم مافی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ئەوەیە کە ئێمە بیناسین و شارەزای بین خەڵکانێکی نەزانیش کە بەردی تێدەگرن خۆ پێغەمبەر بەوە ناشتێ شێخی سەعدی شیرازی ڕەحمەتی خوای لەبێ بەردێکی لە کاسەیەکی ئاڵتون گرت، ئاڵتونەکە دەشکێ، بەڵام دەیبەی بۆ لای زەڕەنگر و چونکە عەیارە بیست و چوارە، قیمەتی خۆی هیچ کەمی نەکردووە و دەیتوێنێتەوە کاسەکە دروست دەکاتەوە، بەڵام ئەو بەردە هیچ زیادی نەکرد بە لێدانی ئەو کاسەیە و ئەو بەردە هەر بەردە و هەر دەبێ فڕێ بدرێ و هەر بێ ڕێزە. ئەوانەش کە لەو عەیارە بیست و چوارە دەدەن کە قسە و شوکاتی پێ دەکەن دەوری بەردەکە دەبین و هەر بێ ڕێزن و فڕێدراون و بەڵام کاسەکە کە لە ئاڵتون دروست کراوە بە تەئکید عەیارە بیست و چوارە و هیچ قیمەتی دانابەزێ مافی دووەمی پێغەمبەر صلی الله علیه وسلم بەسەرمانەوە ئیمانداران خۆشەویستی ئەو پێغەمبەرێ صلی الله علیه وسلم کە واجبە لەسەرمان کە پێغەمبەر صلی الله علیه وسلم فەرموویەتی لا یؤمن احدکم حتی اکون احب الیه من والده وولده والناس اجمعین ئیمام مسلم ڕواتی کردووە و فەرموویەتی ئیمانی نییە هەتاوەکو منی لە خۆی و دایک و باوک و هەموو خەڵکی خۆشتر نەوێ الله ئەکبەر واجبە خۆشمان بوێ بەڵێ ئێمە دایک و باوکمان خۆش دەوێ ماڵ و مناڵمان خۆش دەوێ مڵک و ماڵمان خۆش دەوێ کوردستانمان خۆش دەوێ بەڵام خۆشەویستی هەموو ئەوانە سنووردارە خۆشەویستی خوا و پێغەمبەری خوا بێ سنوورە والذین آمنوا اشد حبا لله ئەوانەی کە ئیماندارن خۆشەویستەکان بێسنوورە و وەخوای گەوران لە هەموو شتێ زیاتر خۆش دەوێت بەڵێ ئیماندارانی بەڕێز و خۆشەویست خۆشەویستنی خوا ئازایەتی نییە چونکە ئێمە قەرزاری خواین الذي خلقك فسواك فعدلك ئەو خوای کە دروستی کردووی کە ڕێکی کردووی کە ئەم هەموو نیعمەتەی بەسەردا داوی ئەوە هیچ ئازایەتی نییە ئازایەتی ئەوەیە خوا تۆی خۆش بوێ کە جبریل دێ سەلام لە پێغەمبەر دەکا و دەڵێ ئەی جبریل جبریل سەلام دەکا و دەڵێ ئەوە خەدیجە جبریل سەلام لێ دەکا و خوا تۆی خۆش دەوێ ئەوە مهمە ببین بە دۆستانی خوا بە وەلی و دۆستی خوا و خوا خۆشمانی بوێ ئەوە گرنگ نییە ئێمە خوامان خۆش بوێ ئێمە عەبدی خواین و قەرزاری خواین هەرچی بیکەی بای چاوێکت نابێ دای پێنج دەقە چاوت بنووقێنە و لە حەوشەکە تاوەرە و بڕۆ ئەوجا قەدری چاو و نابینایی دەزانی باینی نوێچێک و دەست و پەنجەیەکت نابێ ئەو جار ئەوەش ئازایەتی نییە پێغمبەری خوات خۆش بێ سەل الله عليه وسلم چونکە ئێمە هەموو قەرزاریەوە پێغمبەر خۆشەویستین بداک باکۆ بە قوربانی بم ئەگەر ئەوە نەبووایە ئێمە لە ژانی ئاژەڵیا خولاینەوە حەڵاڵ و حەرامان نەیەزانی، چاک و خراپەمان نەدەزانی، ئەو یاسا و بەرنامە گەورەیەی بۆ ناردووین کە بەداخەوە ئەمڕۆ ئیشی پێ ناکرێ. ئەوە ئازایەتی نییە پێغەمبەرمان خۆش بوێ، ئازایەتی ئەوەیە کەوا پێغەمبەر ئێمەی خۆش بوێ صلی اللە علیه وسلم، چونکە ئێمە قەرزاری ئەو پێغەمبەرەین، وەکو پێغەمبەر صلی اللە علیه وسلم دەڵێ ئەی معاذ ئەمن خۆشم دەوێی؟ ئەوە موهیمە کارێکی وا بکەین بە تەقوا و بە عیبادەت و بە خواناسی بە کردار و گفتاری جوان بە ڕەوشتی جوان بە هەڵسوکەوتمان بە تەسەوراتی جوان بە تەسەڕفاتی جوان پێغەمبەر ئێمەی خۆش بوێ بۆ ئەوەی لەگەڵ ئەو حەشر بکرێن ئیماندارانی بە ڕێز و خۆشەویست ئەوە تا دەبینی کابرا هەمانە مەولود دەکا نایەتە مزگەوت مەولود دەکا سفورە ڕووتە لافیتەیەکی هەڵاوەسێو لە دوکانەکەی بەڵام گرانجانە غەش و فێڵ دەکا شتی عادی بات باسڵی دەفرۆشێ دەی خۆشەویستی ڕاستەقینە ئاوانە بێ ئیمانداران وەرە جارێ واجبەکە جێبەجێکە قەناعەتان بێ زەلام دەناسم مەولودی کردو چای بە مزگەوت ناکەوێ ئیلا جمعان نەبێ یان جەژنان نەبێ تۆ جارێ واجبەکان جێبەجێکە لە سونەتەکە هەرگەڕێ ئەو جار دوای سونەتەکان لە کاتێکدا خۆ مەولود سونەتیش نییە ئەو کەسەش کە دەڵێ قورئانم خۆش دەوێ ئەوە دەبێت پێغمبەری خۆش بێ صلی الله علیه وسلم چونکە قورئان بۆ سەر دڵی پێغمبەر دابەزێ صلی الله علیه وسلم قورئان معجزەیە بۆ پێغمبەر هاتووە بەڵێ ئەو کەسێک کە دەڵێ قورئانم خۆش دەوێ دەبێت پێغمبەری خۆش بێ خۆشەویستی قورئانەوە نێ ماچی بکەی و ختمی بکەی و بەڵام عملی پێ نەکەی و ئەو کەسەش دەڵێ محمدم خۆش دەوێ صلی الله علیه وسلم دەبێت سنتەکانی خۆش بوێ دووبارەی دەکەمەوە ئەو کەسەی دەڵێ خوام خۆش دەوێت دەبێت قورئانی خۆش بوێت چونکە قورئان کەلامی خوایە خۆی مخۆمان نبینیەوە ئەو کەسە دەڵێ قورئانم خۆش دەوێت دەبێت پێغەمبەری خۆش بێ صلی وسلم چونکە قورئان معجزە و دیاری و دابەزی و بەسە دڵی پێغەمبەر صلی وسلم ئەو کەسە دەڵێ پێغەمبەرم خۆش دەوێت دەبێت سنەتەکانی پێغەمبەر زیندوو بکاتەوە و پێغەمبەری خۆش بوێت ئەگەر ڕاستە ڕێزی ئەو زاتە دەگرن فەرمون لەسەر ڕێبازی ئەو بژین و بمرن بەڵێ بەڕێزان و خۆشەویستان خۆشەویستی هەر بە قسە نابێت بەڵکو دەبێ عمل و کردەوەی لەگەڵ بێت ئەوەتا هاوەڵان بە جۆرە پێغەمبەریان خۆش دووی سەڵا سەلەم کە جارێکیان یەکێ لە هاوەڵان ناوی ثەوبان بوو کە پیاوێکی ئەنساری بوو پێغەمبەر صلی الله فەرمووی ئەی ثەوبان ئەوە چی هەر بە خەمباری دەتبینم وتی ئەی ڕەسوولی خوا بیر لە شتێک دەکەمەوە ئەوە چیە ثەوبان تۆ بیری لێ دەکەیەوە وتی وەڵای قوربان ئێمە لە دنیادا ئەوە لە خزمەت تۆدا ئای دڵمان چەند ئارامە ئای چەند بەختەوەرین بەڵام خەمی قیامەتمە لە بەهەشتا تۆ لە ئەعلا علیین و لە پلەوپایی تۆ مەقام المەحمود لەسەرەوە ئێمە لە خوارە لێ دوور دەکەوینەوە ناتبینین ئەوە خەمی ئەوەمە ئەمە لە قیامەتی لە دوور کەومەوە لە باشتە ئەڵڵا ئەو فیکرە ئەو بۆچوونە جوانە ئەوە ثەوبان ئەوە لەگەڵ ئەوانن کە خوا نیعمەتی بەسەردا باراندون لە صدیقین و لە شەهیدان و لە صالحان و لە پێغەمبەران ئەوە لەگەڵ وان دەبن ئەو جا سەوبان گەشایەوە ئەو جا زەردەخەنە هاتەوە سەر لێوی ئەی خوا لێت بە زیاد بێ لە دنیادا چێت خۆش بوێ لە قیامەتیش لەگەڵ ئەو حەشر دەکرێ لە دنیادا لە لیستی شێبی لە قیامەتێش لە لیستی ئەوانی مەچینە بۆ چێچی عاربانەکەش بۆ وێ دەبا دەی با ئێمەش خوا و پێغەمبەرمان خۆش بوێ، مزگەوتەکانمان خۆش بوێ، قورئانمان خۆش بوێ، موسڵمانانمان خۆش بوێ، هەتا وەکو لەگەڵ ئەواندا حەشر بکرێین و لە بەهەشتدا خوای گەورە کۆمان کاتەوە ان شاء الله. بەڵێ بەڕێزەکانم وتمان مافی یەکەم ناسینی پێغەمبەر صلی الله علیه وسلم مافی دووەم خۆشویستنی ئەو پێغەمبەرە صلی الله علیه وسلم مافی سێیەم بەسەر ئێمەی شوێن کەوتوانەوە یەکێش کە لەو مافانە شوێنکەوتنی رێبازی پێغەمبەرە صلی الله علیه و سلم دەبێ بەرنامەکەی پیادە بکەین بە تایبەتی لەم کات و ڕۆژگارەدا ئیمانداران زۆر زیاتر پێویستیمان بە پەیامی رسول اللهە زۆر زیاتر پێویستیمان بە حکمی شورایە چونکە بەڕاستی ئیسلام تاکڕەوی تیا نییە شورا لە ئیسلامدا حاکمە و ان الله یامر بالعدل والاحسان خوای گەورە ئەمر دەکا فەرمان دەکا بە دادگەری بە چاکەکاری ئیسلام دەڵێ دەبێ یاسا سەروەر بێ هەروەکو لە وتارەکانی ڕابردوودا ئاماژەمان پێدا و باسی سەروەری یاسامان کرد کە تۆیەک کە لافیتەیەک هەڵدەواسی کە سەڵاوەتێک دەدەی بەڕاستی دەبێ لە ڕێبازەکەیشی بڕۆی و مەڵێ وەڵا خوا بە ڕەحمە ئەتۆ بەڵێ خوا بە ڕەحمە ئەتۆ ڕەحم بە خۆت بکە بە ڕێنمایەکانی خوا پێغەمبەر بڕۆ ئەوجا خوا ڕەحمت پێ دەکا سەیارەیەک ئەگەر لە جادەی قیرلادا و پابەند نەبێ بە ڕێنمایەکان هاتوشۆوە وەردەگەڕێ و تیا ئەچێ تۆش ئەگەر لە ڕاستە شەقامەکە لاتدا کە ئیسلامە و پابەند نەبی بە ڕێنمایەکانی پێغەمبەر گیان ئەوە ئەو کاتە تیا ئەچی چونکە بەڕاستی قسە ئەگە عەمەلی لەگەڵ نەبێ پووڵێ ناهێنێ بەڵێ بەڕێزان و خۆشەویستان پاشان سەڵاواتدان لەسەر پێغەمبەر صلی الله علیه وسلم پاشان پشتیوانی کردن لە دینەکەی خۆشویستنی موسڵمانان ولا و بەڕا ئەمانە هەمووی مافی پێغەمبەرە صلی الله علیه وسلم بەسەر شوێن کەوتوانیەوە ئەگەر بمانەوێ باسی زۆری بکەین بە وتارێک و دوو وتار کۆتایی نایە مافی پێغەمبەر صلی الله علیه وسلم بەسەر شوێن کەوتوانیەوە با بیناسین شارەزای بین خۆشمان بوێ ڕێبازەکەی بگرین صلوات بن لە دیداری بڵێن اللهم صل علی محمد وعلى آل محمد دەی بەرەزان و خۆشەویستان با لە سایە ڕەحمەتەن للعالمین ئێمەش ڕەحمەت بین بۆ خۆمان و بۆ عالەم ڕەحمەت بین نەک زەحمەت با کوردستان بکەینە گوڵستان با بە هیمەت و بە هەڵمەت بین با مسلمانی محەممەدی بین نەک شەرقی و غەربی خوایە لێت دەپاڕینەوە بە خاتری ناوە جوانەکانی خۆت ماخەتە بە شفاعەتی پێغەمبەر خوایە قەڵەمی عەفو بێنی بەسەر تاوانەکانماندا خوایە هەر وەکو چۆن لێرە لە ماڵەکەی خۆتا کۆت کردوینەوە خوایە لە بەهشتا ئاوا کۆمان کەیتەوە خوایە لە حەوزی کەوسەر بەنسیبمان کەی خوایە مان خەیتە بەر شفاعەتی پێغەمبەر صلی الله علیه وسلم خوایە قەڵەمی عەفو بێنی بەسەر تاوانەکانماندا یا ربی خوایە قوتابیەکانمان ناجح کەی لە ئیمتیحانەکان یا ربی خوایە شەفاعەتی پێغەمبەرمان بە نسیب بکەی یا ربی خوایە بە ئیسلام و ئیمانەوە بمان ژێنی و بمان مرێنی خوایە ئەوەی کێشە و گرفتێکی هەیە بێ بەدەم داواکەیەوە خوا شیفای نەخۆشەکانمان بۆ بنێری یا رب العالمین قەرزی قەرزدارەکانمان بۆ پڕکەیەوە یا الله خوایە پیرەکانمان عاقبەت خێرکەی گەنجەکانمان لەسەر ئیسلام و ئیمان دامەزراوکەی دایکان و خوشکانمان لەم شەپۆلی فەسادی و بەرەڵڵایە پارێزراوکەی